هەر خۆی دەزانێت چی دەچێت بە ناخی زەویدا و چیشی لێ دێتە دەرەوە، چی لە ئاسمان دێتە خوارەوە و چی پیادا سەر دەکەوێت، جا لە هەر شوێنێکدا بن ئەو زاتە لەگەڵتاندایە و پێتان دەزانێت. دڵنیابن کە خودا بە هەموو ئەو کار و کردەوانەی ئەنجامی دەدەن بینایە. وهو علیم بذات الصدور شەو تێهەڵکێشی ڕۆژ دەکات و ڕۆژ تێهەڵکێشی شەو دەکات بە درێژبوونی لایەکیان لەسەر حسابی ئەوی تریان یا لە بەرەبەیان و ئێواراندا تێهەڵکێش دەبن ئەو زاتە زانایە بە هەرچی لە دڵ و دەروون و سینەکاندا هەیە خەڵکینە ئیمان و باوەڕی دامەزراو بهێنن بە خودا و پێغەمبەرەکەی لەو ماڵ و سامانەی کە خستویەتە ژێردەستان و جێنشینن تایدا ببەخشن بێگومانەوانەی کە باوەڕیان هێناوە لە ئێوە و ماڵ و سامان دەبەخشن پاداشتی گەورە چاوەڕێیانە. جا ئیترەوە چیتانە و بۆچی ماڵ و سامانتان نابەخشن لە ڕێگەی خودادا خۆ هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە بۆ خودا دەمێنێتەوە بێگومان چۆن یەک نین ئەوانەتان کە پێش ڕزگاری مەککە یاخود پێش سەرکەوتن ماڵ و سامانی بەخشیوە و جەنگاوە چونکە ئەوانە پلە و پایەیان زۆر بەرزترە لەوانەی کە دوای ڕزگاری مەککە و بەدەستهێنانی سەرکەوتن ماڵ و سامانیان بەخشیوە و جەنگاون داد بە خودا و ماڵ و سامانی دەبەخشێت لە پێناوی بەدەستهێنانی ڕەزامەندی خودادا ئینجا خوداش پاداشتی بێسنووری دەداتێ و بۆی چەند بەرامبەر دەکات هەروەها پاداشتی بەڕێز و بەنرخی بۆ ئامادە کردووە. ڕۆژێک دێت کە دەبینیت پیاوانی ئیماندار و ژنانی ئیماندار بەرەو بەهەشت بەڕێ دەکرێن، نوور و ڕووناکیەکی ئاشکرا لە بەردەم و لەلای ڕاستیانەوە دەڕوا، فریشتەکان پێیان دەڵێن، مژدەی ئێوە ئەمڕۆ باخەکانی بەهەشتە کە چەندەها ڕووبار بەناویاندا دەڕوات، هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەی و نەبڕاوەت تێیدا، ئا ئەوەیە سەرکەوتن و سەرفرازی گەورە و بێ سنوور. ئیماندارانیش هیچ لایان لێ ناکەنەوە، بۆیە بە غەم و پەژارەیەکی زۆرەوە پێیان دەڵێن، دە تەماشایەکمان بکەن با لە نووری ڕوخسارتان بەهرەوەر ببین، بەڵام پێیان دەوترێت بگەڕێنەوە دواوە، خۆتان بە شوێن نوور و ڕووناکیدا بگەڕێن، دەستبەجێ دیوارێک دروست دەکرێت لە نێوان ئیمانداران و دووڕووەکاندا، دەروازەیەکیشی تێدایە. ئیمانداران دەڵێن، بەڵێ وایە، بەڵام ئێوە خۆتان تووشی دووڕوویی و پیلانگێڕی کرد، خۆتان مەڵاس دابوو بۆ فرسەت دەگەڕان کە زەرەر بدەن لە ئیمانداران، هەمیشە لە گومان و دوودڵیدا دەژیان و بڵاویشتان دەکردەوە، هیوا و ئاواتی بێجێ سەری لێ تێک دابوون، هەتا ویستی خودا یەخەی پێگرتن و کۆتایی بە ژیانتان هات. بەهۆی یادی بەردەوامی خودا و ئەو قورئانەی کە ڕەوانە کراوە، وەک ئەو کەسانە نەبن کە کتێبی ئاسمانیان بۆ ڕەوانە کرا، بەڵام دوای تێپەڕبوونی ماوەیەکی دوور و درێژ دڵیان ڕەق و ڕەش بوو، زۆربەشیان یاخی و سەرکەش و نالەبار دەرچوون. بەڕاستی ئەوانەی کە خێر خوازن لە پیاوان و لە ئافرەتان ئەوانەی کە قەرز دەدەن بە خودا و ماڵ و سامانیان لە پێناوی ڕزامەندی ئەودا دەبەخشن ئەوانە چەند بەرامبەر پاداشتیان دەدرێتەوە و پاداشتی بەڕێز و بەنرخ چاوەڕێیانە. ئەوانەی کە باوەڕیان هێناوە بە خودا و پێغەمبەرەکانی، ئەوانە ڕاست و ڕاستگۆکانن، شەهیدەکانیش لای پەروەردگاریان پاداشت و نوور و ڕووناکی تایبەتی خۆیان هەیە، ئەوانەشی کە باوەڕیان نەهێناوە و ئایەت و فەرمانەکانی ئێمەیان بە درۆ زانی، ئا ئەوانە نیشتەجێی دۆزەخن. لەوەودوا وشک ببێت و زەرد هەڵگەڕێت، پاشان ورد و خاش ببێت و بکەوێت. بێگومان لە قیامەتیشدا سزای زۆر سەخت بۆ دنیاپەرستان ئامادەیە. لەولاشەوە لێخۆشبوون و ڕەزامەندی لەلایەن خوداوە ئیماندارانی چاکەخوازی لێ بەهرەوەر دەکرێت، ژیانی دنیاش دوور لە خوداناسی و دینداری جگە لەوەی کە بریتیە لە ڕابواردنێکی کەم شتێکی تر نییە، ئامادەکراوە بۆ ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە بە خودا و پێغەمبەرەکانی ئەوەش خۆی زیادە ڕێزێکی تایبەتیە لەلایەن خداوە دەیدات بەو کەسانەی کە خۆی دەیەوێت هەر خدا خۆی خاوەنی بەخشش و بەخشندەی زۆر گەورە و بێ سنوورە. ئەمەش بۆ ئەوەی کە خەفەت نەخۆن بۆ ئەوەی لە کیستان چووە و بەوەش دڵخۆش و غەڕڕا نەبن کە پێمان بەخشیون، واتە کەشخە نەکەن، چونکە خودا کەسانی خۆبەگەورەزان و فەخرفرۆشی خۆش ناوێت، ئەوانەی بە بەخشینی بەهرەکان غەڕڕا دەبن و خۆ بادەدەن و فیز دەکەن. هەروەها ئاسنیشمان دروست کردووە کە ماددەیەکی سەخت و ڕەقە و سوودبەخشیشە بۆ خەڵکی تا ئەوەی خودا دەیزانێ لە جیهانی واقعیشدا دەربکەوێت کە چێ پشتگیر و لایەنگری خودا و پێغەمبەرەکانیەتی لە کاتێکدا کە ئەو زاتە پەنهانە چونکە بەڕاستی خودا بەهێز و باڵادەستە. لەوەو دوا بە شوێن پێغەمبەراندا پێغەمبەرانی ترمان ڕەوانە کرد کۆتایی زنجیرەی ئیسحاقی کوڕی ئیبراهیممان هێنا بە عیسای کوڕی مەریەم ئینجیلیشمان پێبەخشی سۆز و میهرەبانیمان لە دڵی ئەوانەدا کە شوێنی کەوتبوون دابین کرد بەڵام ئەوان ڕەهبانیەت و دوورە پەرێزیان لە دنیادا کردە پیشەیان و نەبێت ئێمە ئەو حاڵەتەمان لەسەر فەرز کردبن بەڵکو تەنها بەدەستهێنانی ڕەزامەندی خودامان لێ داوا کردبوون کەچی ئەوان ڕەهبانیەتیان بە چاچی پەیڕەو نەکرد ئێمەش پاداشتیەوانەمان دایەوە کە باوەڕی ڕاست و دروستیان هەبوو هەرچەندە زۆربەیان لار و وێر و خوددانە ناس و یاخی دەرچوون. ئەی ئەو کەسانەی کە باوەڕتان هێناوە لە خودا بترسن و پارێزکار بن و باوەڕی پتەو بهێنن بە پێغەمبەرەکەی تا دوو بەرابەر پاداشت و ڕەحمەتتان بەسەردا ببارێنێت هەروەها نور و ڕووناکیەکتان پێ ببەخشێت لەبەر ڕۆشناییەکەیدا چالاکی بنوێن و ڕێبازی ژیان بگرنە بەر تا لێتان خۆش ببێت چونکە ئەو خدایە لێ خۆش بوو مهرەبانە یان با بزانن کە ناتوانن چوارچێوە دانێن بۆ بەخشندەیی و ڕەحمەت و مێهرەبانی خودا خۆیان بە هەڵبژاردەی خودا بزانن چونکە بەخشش و ڕەحمەت تەنها بەدەستی خودایە و هەر ئەو دەیبەخشێت بەوانەی کە خۆی دەیەوێت ئەو خودایە خاوەنی بەخشش و ڕێز و مهرەبانیەکی گەورە و بێ سنوورە.